شەهرەزاد جێڕایەوە شامار وتی بلوقیا شەو لەسەر درەختەکە کەوتە بیرکردنەوە لە گەورەی خوا و ئەو هەمووشتە سەر سڕهێنانەی کە بینی بووی هێندەی زانی لە دەریاوە کیژان ئەهاتنە دەر و هەریەکەیان مرواریەکی بریسکەداری بەدەستەوە بوو هەموو ئەو کچانە هاتنە بن ئەو دارەی بلۆقیای بەسەرەوە بوو دەستیان کردە سەما و هەڵپەڕکێ تا بەرەبەیان ئەمە پیشان بوو بلوقیاش لەسەر درەختەکەەوە بێدەنگ سەیری ئەکردن تاکو بەرەبیان ئەم جاکچان چوونەوە ناو دەریاکە کە خۆر هەڵات ئەمیش لە درەختەکە هاتە خوارەوە بنی پێەکانی چاور کردەوە و بەسەر دەریای حوتەمدا کەوتە سەفەرکردن ئەمجا لە هیچ شوێنێک لای نەئەدا هێندەی برسی بوو جار و بارێک دەستی ئەخستە دەریا و ماسیەکی دەرهێنا و بەکاڵی ئەی خوارد بەم شێوەیە دوو مانگی ڕەبق بەڕێوە بوو دواتر گەشتە دورگەیەک کە پڕ ڕەز و باخ بوو کانی و ئاوی زۆر بوو کات نیوەڕۆ بوو بلوقیا بەدڵی خۆی بەو دورگێدا گەڕا دواتر کەماندوو بوو چوە ژێر دار سێوێکەوە دەستی بر سێوێک لێ بکاتەوە بیخوا کەسێک بانگی کرد نەکەی لەو دارسێەوە نزیک بیتەوە بیخۆی چونکە ئەوە ژەهری تیا و ئەتکوژێ کەسەری بڵند کردەوە پیاوێکی قوچی بینی کە چل باڵێک درێژ بوو کە بلوقیا ئەمەی بینی زۆری لێترسا بۆیە نەی وێرا سێوە کە بخوا ئەمجا پرسی بۆچی نەتێشت لەو سێوە بخۆم ئەو درێژەیش دەوەڵام داوتی چونکە تۆ نەوەی ئادەمیت ئەویش فەرمانی خۆی بەجێ نەهێنا و لەو سێوەی خوارد ئەم جا بلوقیە لی پرسی تۆچیت ناوت چییە ئەم دورگەیە چێ خاوەنێتی پیاوە زەبەلا حە درێژەکەوتی من ناوم شراهایە ئەم دورگەش سەخرشە خاوەنێتی منیش دێوی ئەوم و کردومی بە پاسەوانی ئەم دورگەیە ئەم جاویش پرسی تۆچیت چۆن گەشتوتە ئەم دورگەیە بلوقیاش بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە ئەمجا دێوەکە پێیوت بێخەم بە مەترسە چوو هەندێک خواردنی بۆ هێنا بلوقیاش تێری خوارد ئەمجا بلوقیا کەوتەوە سەفەرکردن دە ڕۆژی ڕەبق بەڕێوە بوو ئەمجا گوێی لە دەنگە دەنگ بوو تەپ و تۆزێکی زۆریش بڵند بووەوە ئەویش بەرەو تەپ و تۆزەکە ڕۆیشت ڕوانی سوارێکی زۆری ڕم بەدەستن و هەندێکیان پارچە ئاسنی پێەیە ڕەم و شمشێر بەدەستیشان تێدایە کە دیار بوون کە جانگاوەری مەزنن ئەمیش زۆریان لێترسا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1993. شەهرەزاد وتی کە سوارە جەنگاوەرەکان هاتن کەوتنە شەڕ و شمشێر و گورزوەشاندن دوای کەمێک یەکێک لە سوارەکان بلیوقیای بینی بە دەوری داخلایەوە و بە سەر سوڕمانێکەوە پرسی ئەرێ تۆ چیت بۆ شوێ چیت ناوچە چۆن گەشتیتە ئێرە ئەم جابانگی سربازەکانی کرد ئەوانیش جەنگیان وەستان و هاتن کەوتنە سیرکردنی بلوقیا ئەویش لە وەڵام داوتی من مرۆڤم ناوم بلوقیایە ڕێمون کردووە هاتوومە ئێرە هەواداری محەممەد درودی خوای لێبن ئەمجا ئەویش پرسی ئەی ئێوە چین؟ ئەم جەنگە لەسەر چیەکەن ئێرە کوێە جەنگاوەرەکەی کامجار هات بۆ لای وتی ئێمە جنۆکەی بڕوادارین ساڵی جارێ خوا فەرمانمان پێدا بینە سەر ئەم جنۆکە کافرانە و لەگەڵیان بجەنگین ئێرەش پێی ئەوترێ وڵاتی شەدادی کوڕی عاد مەملەکەتی ئەمەش پاشاکی هێ ناوی شاسەخرە، وڵاتەکەشمان ناوی زەوی سپییە، کەوتۆتە ئەو دیو چێوی قافەوە، ئەگەر تۆ سەفەری بۆ بکەی بە حەفتا و پێنج ساڵ ئەگەیتە وڵاتی ئێمە. جەنگاوەران پێیانوت ئەی ئادەمیزاد تۆ ئەبێ لەگەڵ ئێمە بیت تاک و پیشانی پاشاکەمانت بدەین ئەمجا بلوقیان لەگەڵ خۆیان برد و گەڕانە وڵاتی خۆیان کەبلوقیە ڕوانی ڕەشماڵێکی زۆر هەڵدراوە کە هەریەکەیان لە ئاوریشمی سەوزی کاڵ دروستکراوە لە ناوەڕاستیاندا ڕەشماڵێک هەیە لەوانی دی پان و پۆڕترە ئەمەیان لە ئاوریشمی سوورە و هێڵیشینی تیا نەخش کراوە گوریس و پەتەکانی باڵتون نەخش کراوە جنەکە بڕوادارەکان نەوەستان تاکو بلوقیان گەیاندە بەردەم سەخت پاشا بلوقیا کەڕوانی لای ڕاستی پاشاوە کۆمەڵی وەزیران دانیشتون و لای شانی پاشاوە کۆمەڵی زانایان و پزیشکان دانیشتون ئەم جا سەخرشا کە بلوقیای بینی فەرمانیدا هێنایەنە ژێر ڕەشماڵەکە سلاوی کرد و پاشا وەڵامی دایە و فەرمانیدا کورسیەکیان بۆ هێنا لە تەنیشتی تەختی پاشانەی خۆی و داینا ئەمجا پرسی تۆچیت ناوت چییە لە چۆ هاتووی بلوقیاوتی من مرۆڤم ڕێمون کردووە هەواداری محەممەدم درودی خی لێبێ ئەمجا کەوتە جێڕانەوەی گەشتەکەی لە نوکەوە کەچی بەسەر هاتبوو سەخرشا سەری لە سوڕما ئەمجا فەرمانی دا سفرە ڕاخرا خواردن دانرا کە 1500 سینی بوو هەندێکیان گۆشتی وشتری کوڵاو بوو هەر سینیەک پ سەر وشتری لەسەر بوو چەند سینیەکیان گۆشتی کوڵاو و برژاوی لەسەر بوو هەر سینیەک پ سەرمەڕی برژاوی لەسەر بوو کە بلوقیا ئەم سینیانەی بینی سەری سوورما دەستی کردە خواردن لەگەڵیان کە تێر بوو سوپاسی خی کرد ئەمجا سفرەکان هەڵگیران میوەکان هێنران دوای میوە خواردن بلوقیا سوپاسی خی کردەوە ئەمجا هەمویان سڵاواتیان لە محەممەد درێتی خی لێبێرێدا ئەمجا شاسە خروتی بلوقیا حەزەکەم ئەوە بزانی خوا ئاگری لە حەوت توێش دروست کردووە نێوان توێژێک بۆ توێژێکی دی هەزار ساڵ ڕێیە توێژ یەکەم ئاگری دۆزەخە بۆ ئەو مسلمانە ملهوڕانەیە کە تاکو مردن تۆبە ناکەن توێژی دووەم ناوی کڵپەیە ئەوە بۆ کافران دانراوە توێژی سێم پێی ئەوترێت دۆزەخ ئەمەیان بۆ یاجوج و ماجوج دانراوە توێژی چوارم ناوی گڕە ئەوە بۆ هۆزی شەیتان تەرخان کراوە توێژی پێنجم ئاگری سەقەرە ئەوە بۆ نوێژنەکەران تەرخان کراوە توێژی شەشەم ئاگری حەتمەیە ئەمەشیان بۆ جوولەکە و نەسرانیانە حوتەم توێژی ئاگرەکە ئاگری هاویەیە بۆ منافقەکان دانراوە بلوقیاوتی ڕەنگە حوتەم توێژی ئاگرەکە گەرمیەکەی لە هەموان کەمتر بێت چونکە کەوتۆتە سەروی هەموانەوە شا سەخر وتی ڕاستت وت بەڵام هەزار چێوی ئاگرینی تایە هەر چێوەیشی حەفتا هزار دۆڵی ئاگرینی هەیە هەر شارێکی حەفتا هزار قەڵای ئاگرینی تایە هەر قەڵایەکیش حەفتا هزار ماڵی ئاگرینی تایە هەر ماڵش حەفتا هزار تەختە ئاگرینی تایە لەسەر هەر تەختە ئاگرینەش حەفتا هزار جۆر جەزرە بەدان هەیە ئەمەی باسم کرد بۆت ئەی بلوقە شەهرەزاد جێڕایەوە شامار وتی کە بلوقیا ئەمەی لە شا سەخر بیست لە ترسا بورایەوە کە بە ئاگا هاتەوە بە دەم گریانەوتی ئەی پاشا ئەبێت حاڵی ئێمە چی بێ شاسە خروتی بلوقیاوە بزانە هەر کەس هەواداری محەممەد درودی خۆی لە بێبێت و خۆشی بێ ئاگری دۆزەخ نایسووتێنێ بەڵام ئێمە لە ئاگری دۆزەخ دروستکراوین یەکەم جار دوانمان دروستکراوین ناویان خلیت و ملیت بووە خلید لە شێوەی شێردا بووە ملیتیش لە شێوەی گورکدا بووە ئەو دوانە حەوت مناڵیان بووە شەشیان جۆرایڵیان بوون یەکێکیان نەبێ لیان یاخی بووە ئەویش لە دۆزەخدا ماوەتەوە و مار و دوو پشک لەوەن ئیدی ئەمانە جەزرەبەی دۆزەخیان ئەدا ئەم دانە ملهوڕێی دۆزەخیش کە لە شش براکەی دابراوە لە شێوەی کرمدایە ناوی شەیتانە لەعنەتی خوای لێبێ کاتێک پەروەردگار ئادەمی دروست کرد فەرمانی دا بە شەیتان کە کڕنوشی بۆ بەرێ بەڵام شەیتان کڕنوشی بۆ ئادەم نەبرد خۆش دەری کرد و نەفرەتی لێ کرد بەڵام شەش خوشک و براکەی دی بڕوادار بوون ئێمەش نەوەی ئەوانین ئەی بلوقیا بلوقیا زۆری پێسەیر بووم جاوتی ئەی شاسەخر ئەمەوێت فەرمان بدە یەکێک لە عوانەکانت من بگەێنێتەوە وڵاتی خۆم شا سەخر وتی ئێمە بە فەرمانی خوا نەبێ ناتوانین کاری وا جێبەجێ بکەین بەڵام ئەتوانم ئەسپێکی خۆمت بخەمە ژێر کە بتگەێنێتە هەموو سنوورەکانی دەسەڵاتی خۆم لەوێوە کۆمەڵێکی دی هەن لە فریشتەکان لە ناویاندا شابراخیا ئەسپەکەمان ئەناسێتەوە و بۆمان ئەنێرێتەوە هەر ئەوەندەش توانامان هەیە بلوقیا دەستی بە گریان کردوتی چیت توانایە درێغیم لێ مەکە شا فەرمانی داسپیان بۆ هێنا و پێیانوت بێدەنگ سواری ببە قسەی لەگەڵ مەکە لێی مەدە مەشی ڕێنە بەسەریدا بۆ خۆی غارەکات وەڕات چونکە لێی بدەی لە ناوت ئەبا بلوقیاژ وتی بە چاوان ئەسپەکەش کەوتە فرین کە بەسەر ڕەشماڵی شاسەخردا ڕۆشت بلوقیا سێری ئەو منجەڵت زەبەلاحانەی کرد کە هەریەکەیان پەنجا وشتریان تێفرێدا بوو ژێریان ئاگر بوو سەری سوورما شاسەخر کە لە سەر زەوی سەیری ئەکردن بلوقیای بینی فەرمانی دا دوو شتری کوڵاوی بخەنە دوا و شەوی چوار سەد و نەوەت و پێنج. ئەسپەکە وەستا و بلوقیا دابەزی و خۆی تەکان ئەمجا چەند کەسێک پەیدا بوون و سەیری ئەسپەکەیان کرد و لەگەڵ بلوقیادا بردیانن بۆ لای شابراخیا کە بلوقیا چۆ لای پاشا سلاوی لێکرد ڕوانی شا لە نێوان ڕەشمالێکدایە و سوپاکەی بە دەوروبەری خۆیەوەیە ئەمجا پاشا لای خۆیەوە داینا فەرمانی دا سفرە و خوان ئامادەکرا بلوقیا سەرنجی دامانیش خواردنیان وەکو خواردنی مەملەکەتی شاسەخرە تێری خوارد دواتر سوپاسی خی کرد ئەم جامی ویان هێنا و لەویشیان خوارد ئەم جا براخیا شاپرسی کەی شاسەخرت جێهێشت بلوقیاوەتی دوو ڕۆژە ئەم جا شابراخیا پرسیە زانی بەو دوو ڕۆژە چەندت ڕێگا بڕیوە ئەویژوتی نە شابراخیاوتی هەفتا مانگە ڕێت بڕیوە ئەو دوو لاکەوشترە کوڵاوەشیان بۆیە خستۆتە سەر پشتی ئەسپەکە ترسی ئەویان بووە ئەسپە بزانێت تۆ مرۆڤیت و فرێت بداتە خوارەوە کە بلوقیامەی زانی سوپاسی خی کرد کە بە سەلامت گەشتووە ئەمجا شابراخیاوتی چیرۆکی خۆتم بۆ بژێڕەوە بابزانم چۆن گەشتوتە ئەم وڵاتە بلوقیاش هەموو بەسەرهاتەکەی خۆی بۆ جێڕایەوە شایش زۆری پێسێر بوو بلوقیا دوو مانگی ڕەبق مایەوە کە حاسب کەریمە دین قسەکانی شاماری بیست زۆر زۆری بەلاوە سیر بوو ئەمجا بە شاماری وت تکایە بمخەرەوە سەرزەوی شامار وتی حاسب تۆ بەمەوە سەرزەوی لەوێ ئەچیتە گەرما و خۆ دەشۆیت و ئەبیتە هۆی مردنم حاسب سوێندی خوار کارگیز خۆی لە گەرماوی گەورە نەشوات شامار پێیوت تۆ ئادەمی زادیت متمانەت پێ ناکەم خواخۆی حەزەتی ئادەمی کە دروست کرد فەرمانیدا فریشتەکان هەموو کڕنوشیان بۆ برد ئادەم کە پەیمانانی دابوو لە بەری دارەکە نەخوا پەیمانانی شکاند و بەری دارەکەی خوارد حاسب ماوەی دە ڕۆژ گریا، ئەمجا بە شاماری وت، باسی بلوقیان بۆ بکە. شامار وتی، ئەی حاسب ئەوە بزانە، دوای ئەوەی دوو مانگی ڕەبەق بلوقیا مایەوە ئەمجا براخیا ڕەوانەی سەفەری کرد و خواحافیزی لێ کرد، ئەویش ڕێگەی گرتە بەر، چەندین شەو ڕۆژ بەڕێوە بوو، دواتر گەیشتە لوتکەی شاخێکی بڵند، ڕوانی پاشایەک لەسەر ئەو شاخەیە، باڵێکی لە خۆرهەڵاتە و ئەوی تری لە خۆرئاوایە. تابلۆیەکی ڕەش و سپی مەزنی لە بەردەمدایە خەریکی زیکری خوایە و سڵاواتدان لە جانی محەممەد درودی خوای لێبێ بلوقیا سلاوی لێکرد پاشا وەڵامی دایە و لی پرسی تۆچیت و چکارەیت چۆن گەشتوتە ئێرە ئەیژوتی من ئادەمی زادم بەن و ئیسرائیلیم هەواداری محەممەدم درودی خوای لێبێ ئەم جا بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە ئەم پاشا مەزنەکە ئەمەی بیست سەری سوڕما ئەم جابلوقیە لەوی پرسی ئەم تابلۆیە چییە؟ چی تیا نووسراوە؟ چی ئەکەیت؟ پاشا مەزنەکە وتی من فریشتە میخایلم کارم سەرپەرشتی کردنی شەو و ڕۆژە تا ڕۆژی دوایی ئەم کارە ئەەکەم کە بلوقیامێ بیست سەری لی سوڕما کە چەندە گەورەیە ئەم جاخوا حەفیزی لێ کرد و درێژەی بە سەفەرەکەیدا چەندین شەو ڕۆژ بەڕێو بوو گەیشتە مێرگزارێک ڕوانی حەود ڕووباری تایە دار و درەختێکی زۆری گەورەی تایە چووە بندارێک کە زۆر گەورە بوو لە ژێریدا چوار فریشتە هەبوون بلوقیا لێیان چۆ پێش سەرنجی دایەکێکیان شێوەی لە مرۆڤە چوو ئەوی تریان لە دڕندە و سێم باڵندە و چوارم لەگا ئەچوو کە هەر چواریان خەریکی خواپەرستی بوون هەریەکەیان ئەیوت ئەی پەروەردگاری گەورم بۆ خاتری مەزنی خۆت و خۆشەویستی حەزرەتی محەممەد درودی خوای لێبێ پێغەمبرت لەوانە خۆش ببە کە لە شێوەی مندان کە هەموو شتێکت لەدەست دێ بلوقیاکەمەی لێبیستن سەری سوڕما درێژەی بە سەفەرەکەدا تاکو گەشتە کێوی قاف لەوێش فریشتێکی مەزنی بینی کە هەر خەریکی خواپەرستی و سلاوت دان بوو لە گیانی پاکی محەممەد درودی خۆیان لێبێ بڵاوە بۆوە ئەهاتەوە یەک ڕخۆشە بوو دڵتەنگە بۆوە بلوقیا سلاوی لێکرد فریشتەکەش وەڵامی دایە و ئەم جالەی پرسی تۆچیت لە کوێ هاتوویت بەرە و کوێچیت و ناوت چییە ئەوتی ناوم بلوقیایە بەن و ئیسرائیلیم ڕێبواری ڕێی محەممەدم درودی خۆی لێبێ ڕێمون کردووە ئیدی بەسەرهاتی خۆی بۆ گێڕایەوە ئەمجا ئەمیش پرسی ئەی تۆ چیت ئەم شاخە کوێیە تۆ چ کارەیت فریشتەکەوتی بلوقیا حەزەکەم بزانیت ئەمە چێوی قافە دەوری دنیای داوە هەرچی زەوی زاری دنیا هەیە لە ژێڕ کێفی مندایە خواخۆی بفەرمێ لە هەر شوێنێکی دنیا بوومە لەرزە دروست بکە یان جەنگ یان گرانی بێ ئەوە جێبەجێەکەم بێ ئەوەی لە شوێنی خۆم بجوڵێم ئەمجا بلوقیا پرسی لە چێوی قافدا بێ ئەم زەویەی ئێمەی لەسەرین زەوی تری دروست کردووە فریشتەکەوتی بەڵێ زەوی دی هەیە ئەڵەی زیوی سپیە مەگەرخوا بۆ خۆی فراوانەکەی بزانێت فریشتەکانی لێ نیشتەجێن کار خەریکی خواپەرستین و سلاواتدان لە محەممەد درودی خوا لەبێ هەموو شەوانێکی هێنی دێنە ئەم چێوی قاف و تا بەیانی خواپەرستیەکەن و سڵاوت لە پێغەمبەر دردی خی لێبێدەن ئەم جا خێری ئەو خواپەرستیان ئەبەخشن بە بەندە گوناهبارەکانی محەممەد دردی خی لێبێ تا ڕۆژی زیندوو بوونەوە ئەمە کاریانە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو دووریەکەی پێنج سەد ساڵ ڕێیە کە هەمووی بەفر و بەستەڵەکە کە بەهۆیەوە لە گەرمی دۆزەخ پارێزراوین لەو زەویانەدا فریشتەکانی لێە کە هەر خەریکی خوا پەرستین کە حەزرەتی ئادەم و حەوایان هەر نەبیستوە هەر نازان شەو ڕۆژ چییە زەویش حەوچینە خوا فریشتەیەکی دروست کردووە کەس ناتوانێ وەسفی بکە ئەو فریشتەیە ئەو حەوچین و توێژەی زەوی ڕاگرتووە ئەم جاخوا لە ژێر پێیدا تاشە بەردێکی دروست کردووە لە ژێر ئەویشدا گایەک هەیە ئەویش لەسەر پشتی نەهنگە نەهنگەکەش لە دەریایەکدایە خوا خۆی ئەو نەهنگەی پیشانی حەزرەتی ئیسا داوە چونکە لە خوای مەزن پاڕاوەتەوە کە ئەو نەهنگەی پیشاندا خوایش فەرمانی بە فریشتێک داوە کە حەزرەتی ئیسا ببات و ئەو نەهنگەی پیشاندا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی چوار سەد و نەوەت و حەوت. شەهرەزاد گێڕایەوە شامار وتی خوای گەورە پرسی ئەی ئیسا نەهنگەکەت بینی ئەیش فەرمووی نە بە گەورەی خۆت تەنیا گایەکم بینی کە هێندە خێرا تێپەڕی تەنیا سەریم بینی کە سێ ڕۆژە ڕێگا درێژە بوو بەمە زندەی خۆم ئەم جا بلوقیا کەمەی بیست دەستی کردە گریان خوا حافزی لەو فریشتێش کرد بەرەو ڕۆژئاوە سەفری کرد گەشتە دوو کەس لەبەر دەرگایەکی کڵۆمدراودا دانیشتبوون ڕوانی یەکێکیان لە شێوەی شێردایە ئەوی دیگە بلوقیا سلاوی لێکردن ئەوانیش وەڵامیان دایەوە ئەمجا ئەوان لیان پرسی تۆچیت لە کوێ هاتوویت چکارەیت بلوقیاوتی من ئادەمی زادم هەواداری محەممەدم درودی خی لێبێ ڕێمون کردووە ئەمجا ئەویش لی پرسین ئەی ئێوە چین ئەم دەرگا داخراوە چییە؟ وتیان ئێمە پاسەوانی ئەم دەرگا داخراوەین کاریشمان خواپەرستی و سڵاواتدانە لە حەزرەتی محەممەد درودی خوای لێبێ بلوقیا سەری سوورمام جا پرسی ئەی ئەو دی و ئەم دەرگایە چی تایە وتیان نازانین ئەمجا سوێندی دان کە ئەو دەرگای بۆ بکەنەوە ئەوانی ژوتیان شەهرەزاد گێڕایەوە شامار وتی دوای ئەوەی بلوقیا زۆر پاڕایەوە خوا نزاکەی گیرا کرد و حەزرەتی جوبرایل هات و دەرگاکەی بۆ کردەوە بلوقیا کە چووە ژوورەوە دوو ڕیزە شاخ و دەریایەکی گەورەی بینی بەسەر دەریاکەدا ڕۆیشت سەیری کرد چوارکە زۆر بە خێرایی بەسەر دەریادا بەرەو ڕووی دێن بلوقیاش چووە سرە ڕێکەیان کە گەیشتن لیان پاڕایەوە کە بوەستن کەوەستان پرسیاری لێکردن ئێوە چێن بۆ کوێ چن یەکێکیان وتی من جوبرائیلم ئەمەش ئیسرافیلە ئەمەی دی میکایلە و چوارەمیشمان ئیزرائیلە لە ڕۆژەڵاتی زەویەوە چەندی ماری ئەژدیهای مەزن لە زەوی هاتونەتە دەر و هەزاران شاریان کاول کردووە دانیشتوانیان خواردووە خوا فەرمانی پێداوین بچین بیان گرین و فریان بدەینە ئاگری لە زەخەوە ئەم جاخوا حافیزی لێکردن و بەڕێکەوتەوە تا گەشتە دوورگەیەک بە دوورگەکەدا گەڕا لاوێکی جوانی بینی نور لە نێو چاوانی ئەباری کە لێی نزیک بۆ سەیری کرد لە نێوان دوو گۆڕدا دانیشتووە ئەگری بلوقیا لێ چۆ پێش و سلاوی لێ کرد دوای وەڵامدانەوەی بلوقیا پرسی ناوە چییە ئەم دوو گۆڕە گۆڕی چێن لاوەکە سەری بڵند کردەوەتی چیرۆکی ئەم دوو گۆڕە سەرسوڕهێنەرە وەرە لام دابنیشە و یەکەم جار بۆم باس بکە تۆ کێیت چۆن گەشتوتە ئێرە دواتر منیش چیرۆکی خۆمت بۆ جێڕمەوە ئەم جابلوقیا لەولا لاوەکەوە دانیشت بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە کە چۆن کاتێک باوکی مرد چوو خەڵۆتگەکەی کردەوە لە ناویدا دەرگایەکە بوو کردەوە سندوقێکی تیابوو سندوقەکەی کردەوە نووسراوەکەی بینی و وەصفی محەممەد درودی خی لێبێتیا بوو بلوقیاش تا سەی بینینی کرد و سەفەری کرد تاکو بە خزمەتی محەممەد درودی خوای لێ بێبگا ئەم جاوتی ئەمە بوو چیرۆکی من خوایش لە شتەکان بە ئاگایە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. کە حاسب ئەمەی بیست دەستی کردەوە بە گریان شامار ناوی یەلمی خابوو کە بینی حاسب زۆر بە کوڵەگری هێنای سوێندیدا ئەم جارە فەرمانی بە ئەژدیهایەک دابی خاتەوە سەر زەوی ئەژدیهاک هات بۆ بردنی ڕووی لە شامار کرد و تیپاشام زۆر حەزەکەم چیرۆکی بلوقیان بۆ تەواو بکەیت ئەمجا شامار وتی، ئێ کەلاوەکە وتی، من سەردەمی حەزرەتی سولەیمانم دیوە، باوکم پاشا بوو ناوی، تەیغموز، بوو، پاشای وڵاتی، کابل، بوو، دە هەزار پاڵەوانی هەبوو، هەریەکەیان سەد شاری بەڕێوەبرد، سەد قەڵای هەبوو، حەو سوڵتانی وڵاتانی لە ژێر دەستا بوو، لە خۆرهەڵات و خۆرئاواوە دیاری ئەو سوڵتانانەی ساڵانە بۆ ئەهات، لە حوکمڕانیدا زۆر دادپەروەر بوو، خوا خۆی ئەو هەموو سامانەی پێ بەخشیبوو. بەڵام کوڕی نەبوو هەموو ئاواتی ئەوە بوو خوا کوڕێکی پێ بەخشێ دوای خۆی ببێتە جێنشینی بۆیە ڕۆژێکان هەرچی پزیشکان و ئەستێرە ناسان و جادوگەران هەیە کۆی کردەوە لێ پرسین ئاخۆخوا کوڕێکم لە ژیانمدا ئەداتێ ئەستێرە ناسان کتێبیان گرتەوە جادوگەران بۆیان تێڕوانی دواتر وەڵامیاندایەوە بڵێت ئەو کوڕەش لە کچی پاشای خۆراسانە بێ کە تەیغمۆز شا ئەمەی بیست زۆر خۆشحاڵ بوو فەرمانیدا هەمویانیان خەڵات کرد دواتر نردی بە شوێن گەورە وەزیرەکەیدا کە ناوی عینزار بوو پاڵەوانێکی لێهاتوو بوو پاشا پێیوت هزار جەنگاوەر لەگەڵ خۆت ببە و دیارێکی زۆری نایە بچۆ بۆ وڵاتی خۆراسان داوای کچی بەهرەوانشان بۆ بکە